ڕەوشتمان جوان بێ ئەخلاقمان شیرین و بەرز بێت ئەو کاتە خۆشەویست دەبین لای خی پەروەردگار خۆشەویست دەبین لای پیامەری خوارێ سەڵات سەسلام ئەو کاتە شایستەی چوونە بەهەشت دەبین، لە جەهەنەم بەدوور دەبین و خۆشەویست دەبین لای کەسانی بەڕێز و باش و پلەمان بەرز دەبێت لە دنیا و لە قیامەت ان شاء الله. لاپەڕەی پێنج سیر کەن براکانم. اسباب اکتساب حسن الخلق هۆکارەکانی کەسبکردن و بەدەستێنانی ڕەوشتی جوان هەر کەسێک خوی گرتبێ بە عادەت و داب و نەریتێکەوە جا عادەت و داب و نەریتێکی تایبەت بە خودی خۆی یا لەگەڵ ماڵ و منداڵی خۆی جۆرە عادەت و طبعێکی هەیە یا لەگەڵ جیران جۆرە عادەت و طبعێکی هەیە لەگەڵ دەوروبەر شێواز و ئسلوبێکی هەیە لە مامەڵەکردن ئێستا بێت بیگۆڕێت زۆر قورسە لەسەر نەفس إلا أن ذلك ليس متعذرا ولا مستحيلا بەڵام ئەمە چی نییە شتێکی مستحیل نییە بڵێ بە هیچ شێوازێک ناگۆڕدرێت کاکە من هەروام هێناوە تازە بەخوا قورسە لەسەر من بیگۆڕم نەوەڵا قورسیش بێ قابلی گۆڕانکاری هەیە زۆر کەس براکانم وەکو چۆن لە دەرسی ڕابردوو باسمان کرد بەرزترین ڕەوشت گرنگترین ڕەوشت ئەوەی ڕەوشتت لەگەڵ خوا جوان بێ زۆر کەس ڕەوشتی بەرامبەر بە خوا ناشیرنە چۆن بۆ نمونە سوێن دەخوا بە غەیری خوا ئەوە بەدڕەوشتی بەرامبەر بەخوای پەرۆدگار یا سوێن دەخوا بەخوای پەرۆدگار بەدرۆ و نازانێ هیچی شەیە کە پێشی بڵێ کاکە بەخوازمانمان ڕاهاتوە ناتوانین زمانمان ڕاهاتوە ناتوانین نا کە ئیمان لە دڵت دا هەبێ دەتوانیت کە بزانی سوێن خواردن بە غەیری خوا چ تاوانێکە ئەو کاتە دەتوانیت خۆت ڕابێنیت بەڵام چونکە ترسناکی ئەو مەسلەیە نازانیت و ئیمان لە دڵتدا زۆر نەچەسپاوە و ئیمان لە دڵتدا پتەو نییە بۆیە لەسەر شانت قورسە هەر وەکو چۆن تەماشا دەکەین دوو جۆر کەس دوو نەفەر ئەگەر کەسێک ئیمانێکی ڕاست لە دڵی دابێت هاتن بۆ نوێژی جەماعەت بەلایەوە شتێکە بووە بە خوو یعنی چۆن بووە بە خوو هەر زۆر بەلایەوە ئاساییە و ئاسانە و طبیعیە هیچ گرفتێک لە ڕێگایدا نییە بۆ هاتن بۆ نوێژی جەماعەتی بۆ چونکە الحەمدللا ئیمان لە دڵی داوای لێ کردووە بووە بە شتێکی طبیعی بەلایەوە لەسەر شانی سووکە بەڵام انسانی منافق خوای پەروەردگار دەفەرمێ و اذا قاموا الى الصلاة قاموا كسالى ئینسانی منافق کە بۆ نوێژ هەڵدەستێت زۆر بە تەمەڵی هەڵدەستێت لەسەر شانی قورسە بۆ چکە خۆی ڕانەهێناوە و لە دڵەوە پاڵی پێوە ناندێ بۆچی بۆ ئەوەی هەڵسێ بچێتە ماڵی خوا و نوێژ بکە مادام ئیمانەکە لاوازە و ئیخلاسەکەی نیە و سڵقەکەی نیە لەگەڵ خوا تەماشا دەکەین هاتن بۆ نوێژی جەماعات لەسەر شانی قورسە دوو گەنج لە تەنیش یەک دانیشتون با بڵێم گەنج باسی پیر ناکەم چکە پیر عزری هەیە و نەخۆشە دوو گەنج لە تەنیش یەک ڕادەوەستن لە نوێژی تەراویح بۆ نمونە ئەگەر ئیمامەکە هەر چەندە درێژی بکاتەوە یەکێکیان هەر زۆر بەلای و ئاساییە هیچ مشکیلەی نییە و حەز دەکا زیاتریش بخوێنێ ئەوی تر خۆی دەخورێنێت مەشغوڵە جلەکانی چادەکە نازانێت چۆن ئەو نوێژە کەی تەواو دەبێ هێ باشە خۆ هەردووکتانەوەکو یەک وەکو توانا لەوانەیە ئەوەی کە ماندوو بووە ئێستا لە نوێژەکە بە تواناتریش بێت هەفتا کیلۆی بدەیتێ لەوەی بتوانێت هەڵیگرێ بەڵام بۆ بۆ ئەو نوێژە هیچ ئارامی نەما و سەبری نەما و تحملی نەما ئەوە ئیمانەکە لاوازە لە دڵدا ئەجینا بۆ ڕەفیقەکەت وەکو تۆی ڕاوەستا و هیچ مشکلەی نییە بەڵام تۆ زۆر بەلاتەوە قورسە کاکەم نوێژە درێژە چییە تحملمان نیە ناتوانین بەڵام کە بچێ ڕاوەستێ لەسەر پێ بۆ مەسلحەتێکی دنیای دوسێ سەعاتێک بۆستێ بەلایەوە کێشە نییە ئەو کە هەست بە ناڕەحەتیش ناکە کەواتە براکانم لەسەر نەفس گۆڕینی داب و نەریت و عادەت کە جوان نەبێ بیگۆڕی بۆ جوان قورسە بەڵام شتێکی مستحیل نییە ئینسان محاولە بکات دەگۆڕدرێ انشاء الله تعالی ناکرێت ئەوەش عزر نییە بۆ تۆ لای خوا بڵێ کاکە چی بکەین ڕاهاتوین هەر هەڵ دەستێ و دادەنیشێ یا رسول الله هاوار ئێ بابە وا مەڵە کوفرە چی بکەین وەڵا ڕاهاتوین ئێ ڕاهاتووی بیگۆڕە، پێویستە شتێک، ڕەوشتێک، ئەخلاقێک، بیروباوەڕێک کە ڕاست نەبوو، خوا لێی ڕازی نەبوو، بیگۆڕیت، نەک بەو بیانویەوە ڕاهاتووین، ئێ با ڕاهات بیت. ئیسلام بۆ ئەوە هاتووە هەر داب و نەریت و عادەت و ئەخلاق و بیروباوەڕێک کە خەراپ بوو، بیگۆڕێ بۆ چاک. جا کە ئەو ئیسلامە مەزنە، کەلامی خوای پەروەردگار، فەرموودەکانی پێغەمبەری خوا عەلەیهیسسەلام، ئیمان و ئیسلام، کاریگەری ئەوەندەی لەسەر تۆ نەبێ ڕەوشتەکەت بەرەو جوانی بەرێ بیرو باوەڕەکەت چاکە کەواتە کوا ئیمانەکەی تۆ کوا ئیسلامەتی تۆ تۆ پێش ئەوەی کە ئاشنای دینی ئیسلام بیت و پێشەوەی دەستکەی بە نوێژ و بە ڕۆژو چ ڕەوشتێکت هەبوو دوای ئەوەش هەمان ڕەوشتتەیە ئێ نابێ وابێت بۆیە سەلەف ڕەزای خوای گەورەیان لێبێ ئەگەر کەسێک کافر بوو بە پێشتر دوایی کە دەبوو بە مسلمان زۆری پێ نەدەچوو یەکسەر لە هەیئەتی و لە شکڵی و لە هەڵسوکەوتی و لە ئەخلاقی و لە ڕەوشتی لە هەمووی دەردەکەوت گۆڕانکاریەکی تەواوی بەسەردا دەهات إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ئێ نوێش دەبێ ڕێ لێ بگرێ لە فاحشە لە خراپە جا تۆ پێش نوێشکردن و دوان نوێشکردن وەکو یەک بێ پێش مانگی ڕەمەزان و کاتی ڕەمەزان و دوای ڕەمەزان هەر وەکو یەک بێ کەواتە تۆ براکەم هیچ استفادە لە دیندارێتی و عیبادەت ناکەی پەنا بەخوای گەورە بۆیە براکانم دەبێ هەوڵ دەین ڕۆژ بە ڕۆژ ڕەوشتی خۆمان بەرەو جوانتر و بەرەو چاکتر ببین ان شاء الله بل إن هناك أسبابا عديدة ووسائل متنوعة يستطيع الإنسان من خلالها أن يكتسب حسن الخلق کۆمەڵێک هۆکار هەیە ئینسان بەهۆی ئەو هۆکارانەوە کە بیگریتە دەست دەتوانیت ڕەوشتی خۆت جوان کەیت و ئەخلاقی خۆت بەرز کەیت یەکەم یان چیە سەلامەت العقیدە یەکەم هۆکار بۆ ڕەوشت جوانی سەلامەت و پاچێتی و دروستێتی چییە عقیدە و بیر و باوەڕە کە عقیدە ڕاست و دروست بوو کاریگەری دەبێت لەسەر ڕەوشتی ئینسان ڕەوشتەکەشی بەرەو جوانی و بەرەو باشی دەچێت بەڵام کە عقیدەی ئینسان کاول و وێران بوو ئەوە ڕەوشتیشی خراپ دەبێت نمونەمان زۆرە هەر لە پێغمبەرانەوە عليه مسللا وسلام بیانگرە تاوەکو ئەمڕۆی ئێمە ئەگەر بێت سیرکەی ئەو حیوار و گفتوگۆیەی لە بینی پێغمبەران عليه مسللات وسلام کە خاوەنی عقیدەیەکی سەلامت بوون ڕووی داوە لەگەڵ دوژمنەکانیان کافرەکان تەماشاکە پێغەمبەران چەند بە ئەدەبەوە چەند بە ڕێزەوە چەند بە دڵسۆزیەوە چەند بە لە سەرخۆیەوە نەسیحەتی قەوما کافرەکەی خۆیان دەکەن کەچی مەلە و سەرکەش و کافرەکانیش چەند بێ بێ ئەدەبیەوە وەڵامی ئەوان دەدەنەوە و چەند بە ڕەوشت نزمیەوە مامەڵە لەگەڵ پێغەمبەران دەکەن وەڵامی چاکە و جوان ڕەوشتی ئەوان بە بەد ڕەوشتی دەدەنەوە پێغەمبەران بانگیان دەکەن یا قەومی ئەی قەومەکەم ئێمە ناسحین بۆ ئێوە ئێمە چاکەمان بۆ ئێوە دەوێت کەچیان پێیان دەڵێن ئێوە شێتن ئێوە سەفیهن ئێوە شاعرن ئێوە ساحرن ئێوە کەذابن تەماشا ئەو بەدڕەوشتیە لە کەسانێکەوە کە عقیدەکەیان سەلامت نییە و کوفرە ئەو ڕەوشتە بەرزوو جوانش لە پێغمبەراندا عليهەیهی مسلات وسلام با بێنە سەر سەردەمی پێغمبەری خۆمان عليه سا سلام جوولەکەیەک دەیەخی پێغمبەری خوا دەگری عليه سا سلام کەچی پێغمبەری خوا ساسم بەو پەڕی هێدی و هێمنی و نەرمیەوە وتمان سەلامەت العقیدە عقیدەی ڕاست و دروست وا لە خاوەنەکەی دەکا ئەخلاق و ڕەوشتی چوان بێت ئەوەتە دوول خۆی سڕە دوول خۆی سڕە چێ بوو چێ پێم دەڵێ ئەو کەسە بوو کە لە سەردەمی پێغمبەری خوادا عليه سڵات وسلام کاتێک پێغمبەری خوا ساسم غەنیمەی تەوزیع دەکرد کات بەرەو ڕووی پێغمبەری خوا ساسم فەرمووی وتی ئعدل فەینەکە لەم تعدل تۆ چی بە عدل بە ئەی یا محەممەد ئعدل نەگە یا ڕسول الله یا محەممەد ئعدل تۆ عادل بە چونکە تۆ عادل نیت عادل بە چونکە تۆ عادل نیت وتی وەی حەکە فمن یعدل ان لم اعدل انا کێ عەدل دەبێت کە من عەدل نەبم و انا امین من فی السماء من ئەمینداری ئەو خوایم کە لەسەر عەرشە خوای گەورە منی بە ئەمین و بە عەدل داناوە بۆیە وەحیەکەی خۆی بۆ من دەنێرێ پەیامەکەی خۆی بۆ من ناردووە ئێستا من عەدل نابم کابرا بزانە چی بەرامبەر پێغمبەری خوا وت بەڵام پێغمبەری خوا علیه الصلاة والسلام بەو پەڕی ئەدەبەوە وەڵامی دایەوە کە تۆ بە هەڵەدا چویت من لەلایەن خواوە بە عەدل دانراوم چۆن لێ ئێستا عەدالەت ناکەم بە هەمان شێوە مەواقفی زۆر بەرامبەر عولەما بەرامبەر زانایان تەماشا دەکەین هەر کەسێک خاوەنی عقیدەیەکی ڕاست و دروست بێت ئللا ئەخلاق و ڕەوشتیشی غالیبەن جوانە و بەرزە ئەوەش کە عەقیدەکەی پووچەڵ بێت ئیلا ڕەوشت و ئەخلاقیشی تەواو نییە لە جانبی خیانەت و دەست پاچی و ناپاچیدا بەخوا دەستیان پاک نییە یاکولونە ئەموالە ناسی بالباطل ماڵی خەڵک بەناحەق دەخۆن خەڵک دەکەن بە عەبدی خۆیان فێڵ لە خەڵک دەکەن درۆ لەگەڵ خەڵک دەکەن بۆ بۆ ئەوەی کە مەسلحەت و بەرژەوەندی دنیای خۆیان بهێڵنەوە کە سەیری کەسانێک کەین بیرو باوەڕیان ئیسلام نییە ئەوانە هەر مەپرسە ئەخلاقیان چەند نزمە بۆ نمونە کەسێک کە عقیدەیەکی مارکسی هەبێت بەلای ئەوەوە یعنی بەرەڵایەکی تەواو هەیە لە لای ئەوان خوشتی چی و دایکی چی و نازانم کچی جیرانی چی و کچی یعنی بەدڕەوشتی هەمومان دەزانین کە چۆنە بۆ چونکە کە عقیدە و بیر و باوەڕەکە فاسد بوو ئەخلاق و ڕەوشتیش چی بەسەر دێ ئاوا فاسد دەبێت بڕۆ سەیری ژیان بکە لە ئەوروپا براکانم ژیان ژیانی ئاژەڵییە ژیان ئاژەڵییە کابرا لەوانەیە بە چەند مانگ خێزانی خۆی هەر نەشبینێ خێزانەکەی لەوانەیە لە شارێک بێ بگرە لە وڵاتێک بێ و خۆشی لە وڵاتێکی تر ئەو خێزانە چ دەکات ئەو پیاوە خۆی چی دەکا کڕۆکچەکانی چۆنن هەر لێشی ناپرسێتەوە ئەخلاق سفرە بۆ ئەخلاق سفرە چکە عقیدەکە هیچ نییە کەواتە براکەم کە عقیدە سەلامەت بوو ئەوە دەبێتە هۆکارێک بۆ ئەوەی ئینسان ئەخلاق و ڕەوشتیشی جوان بێ مامەڵەی لەگەڵ خەڵک جوان بێ بۆیە کە دەتەوێت ئەخلاقت جوان بێ هۆکاری هەرە سەرەکی و ڕئیسی ڕاستی و دروستێتی عقیدەیە عقیدەش کاتێک ڕاست دەبێت کە ئەو عقیدەیە بێ کە سەحابە کە تابعین تابعی تابعین لەسەری بوون کە سەلەفی صالحن پێشینەی چاچی ئێمن خی گەورە دەفەرمێ فەئین ئامن و بمثلی ما ئامنتم بهی فقد اهتدوا کە خەڵکی ئیمان بێنن بە هاوشێوەی ئیمانی ئێوە ئیمانی سەحابە فقد اهتدوا ئەوە هیدایەتیان وەرگرتووە کەواتە تەنها ئەو عقیدەیە ڕاستە براکەم کە لە پێغمبەرەوە هاتووە علی ساسم لە سەحابەوە هاتووە ئەمما عقیدەی دار و بەرد و شخص پەرستی و پەڕۆپەرستی ئەو عقیدەیەکی پوچەڵە ئەو عقیدەی ئەهلی شیرکە نەک عقیدەی ئەهلی تەوحید بێ و بەرهەمی ئەو جۆرە عقیدە پوچەڵانەش ئللا بەدڕەوشتیە بۆ نمونە سەیری شەجاعەت کەین ئەو شەجاعەتەی کە سەحابە بوویانە ڕزای خوای پەرۆزگاریان لێبێ هیچ کەسێک نەی بووە بۆ چونکە عقیدە و ئیمانی ئەوان لە هەموو کەسێک پتەوتر بووە ئەو کەڕەم و بەخشندەی کە ئەوان هەیان بووە کەس لە دوای ئەوان نەی بووە و بە هەمان شێوە ئەو ڕازگۆیی و لەسەر خۆیی و تەحملەش کە ئەوان هەیان بۆ کەسی تر نەی بووە هۆکارەکەی دەگەڕێتەوە بۆچی بۆ پتەوی و ڕاستێتی عقیدە كما أنها تردعه و تزمه عن مساوئ الاخلاق من کذب و شح و طیش و جهل و نحوها عقیدەی جوان خاوەنەکەی دەگێڕێتەوە لە چی لە ڕەوشتی ناشیرن وەکو درۆ و وەکو بەخیلی و وەکو هەڵەشەیی و و جەهل و نەفامێتی و یعنی مامەڵەی نەفامانە بەرامبەر خەڵک کردن ئەگەر عقیدە جوان بوو لە بەدڕەوشتی ئینسان دەگێڕێتەوە سیرکەن و بۆ کەواتە ڕۆژوو ئینسان ئیمانی پێی بەرز دەبێتەوە کە ئیمانت پێی بەرز بۆوە بۆی پێغمەری خواسەڵم دەفەرمێ فەیداکانە یەو مسەومی ئەحادی کۆم ئەگەر کەسێکتان بە ڕۆژوو بوو خەڵک جنێویشت پێ بڵێ تۆ پێی مەڵێەوە ئەی دەبێ بڵێ چی ئینی سایم من بە ڕۆژوو کەواتە چۆن ڕۆژوو ئیمان بەرز دەکاتەوە تەقوات زیاد دەکات لە لەگەڵیشیدا چی بەرز کردیەوە ئەخلاق و ڕەوشتی جوان کردی و بەرزی کردیتەوە ئەمە هۆکاری یەکەمە براکانم هۆکاری یەکەم بۆ چاکبوون و جوانبوونی ڕەوشت بریتی بوو لە چی لە عقیدەیەکی ڕاست و دروست ئینسانی خاوەن عقیدەی ڕاست درۆ ناکات ئەگەر لە زەرری خۆشی بێت غەش ناکە خیانەت ناکە فێڵ ناکە بهتان بۆ خەڵک ناکە بۆ ئەوەی عقیدەکەی خۆی سەرخە ئەبدەن بەڵام کەسانێک کە خاوەنی عقیدەیەکی پوچەڵن ئامادەن چی بکەن درۆ بکەن بهتان بکەن خیانەت بکەن بەس بۆچی بۆ ئەوەی کە خۆیان سەرخەن و بەرامبەرەکەیان بشتێنن بێگومان ئەوەش بەرهەمێکی تاڵی عقیدەیەکی پوچەڵە پەنا بەخوا هۆکاری دووەمی جوانبوونی عقیدە براک جوانبوونی ڕەوشت و ئەخلاق بریتە لە ئەدعا دوعاکردن و لەخوا پاڕانەوە کە ئەمە زۆر گرنگە براکانم ئینسان داوا لە خوا بکە خوای پەروەردگار ئەخلاق و ڕەوشتی جوانکە نابێ دوعاکە ئێمە هەر بۆ بێ خوای گەورە ماڵمان بدەیتێ خوای گەورە لەشمان ساغکەی خوای لە بەڵاو مصیبەتمان پارێزی ئێ هەرەوە کافی نییە شتێکی زۆر گرنگتر ئەوەیە کە خوای گەورە ڕەوشت و ئەخلاق جوانکە چۆن فالدعاء باب عظيم دعاء دەرگایەکی زۆر مەزن و گەورەیە فإذا فتح للعبد تتابعت عليه الخيرات وانهالت عليه البركات ئەگەر دەرگای دوعا بۆ ئینسان بکرێتەوە ئەوە دەرگایەکی زۆر خێری گەورەی لێکراوەتەوە واتا کە کەسێک خوا موفقی بکات لەشی سوک بێ بۆ دوعاکردن بەردەوام دەست بەرز کاتەوە لە خوا بپاڕێتەوە جا لە کاتی پارشێو بێ لە بینی بانگ و قامت بێ ڕۆژانی جمعە آخر سەعات بێ یعنی لەو کاتانەدا بزانێت کە تەماشا دەکەی دوعاتیدا زۆر قبولە کاتی ڕۆژشکاندن بێ یا هەر کاتێکی تر بێ ئەو کەسە کە لەشی سوک بوو بە دوعاکردن ئەوە نیشانەی ئەوەیە خوای گەورە خێری بۆ ئەو کەسە دەوێت چونکە دوعا سیلاحی ئینسانی ئیماندارە چونکە دوعا خۆی لە خۆیدا عیبادەتێکی کامڵە ئینسان لە خواب پاڕێتەوە بە خەمی وەڵامدانەوەی نەبێت بۆیە یەکێک لە سەحابە دەیان دەیفەرموو إني لا أحمل هم الإجابة ولكني أحمل هم الدعاء فەرموو من خەمی ئەوەم نییە وەڵام بدرێمەوە دڵنیام وەڵام دەدرێمەوە بەس خەمی ئەوەمە تەمەڵ نەبم لە چی لە دوعاکردن ئەگەر لەشم سوک بێ بۆ دوعاکردن دڵنیام خی گەورەش وەڵام دەدا چکە خی گەورە وعدی داوە وقال ربكم ادعوني استجب لكم پەروەردگار فەرموویەتی لێم بپارێنەوە من وەڵامتان دەدەمەوە کە جارێکیش بینیت وەڵامت نەدرایەوە لە شتێک ئللا ڕێگرێک هەیە دڵنیابە ئەو ڕێگرە وای کردووە وەڵام نەدرێیتەوە بەڵام کە وەڵامیش نەدرێیتەوە دوعاکەت بە زایە نەچووە چاک بزانە بە ئەندازەی ئەوە خوا ئەجرت بۆ دەنووسێ بە ئەندازەی ئەوە خوا شەڕت لەسەر لادەدا بەڵایەکی لەسەر لاداویت کەواتە قەت زەرەر ناکەی لە دوعاکردن بۆیە براکانم ئینسان هەوڵدات بەردەوام دوعای خێر بکات و یەکێکیش لەو دوعایانە کە زۆر گرنگە دوعا بۆ ئەوە بکەیت ئەخلاق و ڕەوشتت جوان بێت فمن رغب بالتحلی بمکارم الاخلاق هەر کەسێ ئارەزووی لەوەیە و حەزی لەوەیە کە بڕازێتەوە بە ڕەوشتی جوان چکە ڕەوشتی ئینسان ڕەوشتی جوان ئینسان دەڕازێنێتەوە جوانی دەکا هەمومان لە واقع خۆماندا دەبینین ئەگەر کەسێک ببینی ڕەوشتی جوانە ئایا ئەو کەسە بەلای تۆ کەسێکی جوانە یان نا واللهی بەلا تۆ کەسێکی جوان و بەڕێزە ئەی ئەگەر هاتوو کەسێک بوو لە شکل و سیمادا زۆر جوانە بەڵام زۆر بەدڵەوش بێ بەلاتەوە ناشیرنە چونکە جوانی براکانم پیامبری خوا علیه السلام دەفەرمو اللهم زینا بزینة الایمان زینا بزینة الایمان خوای بمان رازێنەوە بە رازانەوەی چی بە جوانی چی ئیمان هەر تەنها شکل حساب نییە دەم و چاوێکی جوانت هەبێت لاشەیەکی جوانت هەیە بەڵام ئەخلاقت سفر بێنە بۆیە هەر کەسێ حەز دەکا ئەخلاق و ڕەوشتی جوان بێ وەڕەغیبە بالتەخەلی من مەساوی الأخلاق و حەزیش لەوە دەکا کە ڕەوشتە ناشیرنەکانی لێدا لێ دوور کەونە و دایان ڕندرێن لێی ئەوە فەلیەلجە ئیلا ڕەبێ با پەنا بۆ خوا بەرێت داوا لە خوا بکە خوای پەرۆردگار ڕەوشتی جوانم تێدا بێنی تەجێ لە ڕەوشتی ناشیرن بە دوورم بگری هەر وەکو چۆن ئێستا لە حەدیسەکان دێت وليرفع إليه أكف الضراعة با دەستی لاڵانەوە و پاڕانەوە بۆ خوا بەرز کاتەوە لە خوا بپاڕێتەوە ليرزقه حسن الخلق بۆی خوای گەر ڕەوشتێکی جوانی پێ ببەخشێت ويصرف عنه سيئه بۆ ئەوەی خوای پەرۆتگار ڕەوشتی ناشیرنی لێلا بدات کەم کەسەیە ئەو دوعاە بکە دوعای زۆرینەی خەڵک بریتە لەوەی خوا ڕزقمان بدەیتێ لەشمان ساقکەی لە بەڵام مصیبەتمان پارێزی ئەوە ئەمە دوعا بکە خوا ڕەوشی جوانکە لە ڕەوشی ناشیرن بە دووری بگرە کەم وا هەیە کە لە کاتێکیشدا ڕەوشتی ئەو چۆن بووە خی گەورە خۆی دەفەرمێ و ئینەکە لە عالا خولوقین عظیم تۆ ڕەوشتت زۆر مەزن و بەرزە ئەی محەممەد لەگەڵ ئەوەشدا پێغمەری خوا عليه سەڵات سلام زیاتر داوای لە خی گەورە دەکرد خی گەورە ڕەوشتی بەردەوام جوان و پتە و بەرز کات وەکانە یقول و فی دوعای الاستفتاح لە دوعای استفتاحی دەست پێکردنی نوێژدا دەیفەرموچی اللهم اهدني لأحسن الأخلاق خوایە هیدایەتم دەی بۆ باشترین ڕەوشت لا يهدي لأحسنها إلا أنت چونکە کەس ناتوانێ هیدایەتی ئێمە بدا بۆ ڕەوشتی جوان ئللا تۆ نەبیت بزانە ئەوە خۆی لە خۆیدا هەم دوعاە و هەم عقیدەیان نا تەوحیدە لا يهدي لأحسنها إلا أنت کەس هیدایەتمان نادا بۆ ڕەوشتی جوان ئللا چێنەبێ ئللا تۆ نەبیت واصرف عنی سیئها ئەی خوای پەروەردگار ڕەوشتی ناشیرنیشم لێ لابدەی پاکم کەیتەوە لە ڕەوشتی ناشیرن لا يصرف عنی سیئها الا انت کەس ڕەوشتی ناشیرن لە من لا نادا الا تۆ نەبیت کەس ڕەوشتی ناشیرن لا نادا لە هیچ کەسێک الا تۆ نەبیت کەواتە خۆ بێگومان پێغمبەری خوارد ساسم ڕەوشتی ناشیرنی نەبووە براکانم هیچ ڕەوشتێک نەبووە لە پێغەمبەردا ناشیرن بێ عەلەیهی سڵاو سەلام بەڵام ئەم دوعایە بۆ چێیە برا فێرکردنی کێیە فێرکردنی ئێمەیە کە ئێمە پێویستمان بەوەیە بەردەوام ئەو دوعایە بکەین خوایە هیدایەتمان دەی بۆ جوانترین ڕەوشت و ناشی ڕەوشتی ناشیرمان لێلا دەی وكان من دعائه ويجيش لە دوعاکانی پێغمبەر عليه الصلاة والسلام اللهم جنبني خوایە دوورم بگریت لە چی منکرات الاخلاق چیم لێ دوور بکەیتەوە والادوا یعنی چی دەرد و نەخۆشی خوای ئەو شتانم لێ لا بدەیت کەواتە دوعای دەکرد کە خوای پەروەردگار ئەو شتانەی لێ لا بدا ئێمە زیاتر محتاجین وكان يقول اللهم إني أعوذ بك من العجز والكسل خوای من پەنا بە تۆ دەگرم لە بێدەسەڵاتی و لە تەمەڵی فەرق چیە لە بینیان؟ عجز ئەوەیە کە هەر ناتوانێت یعنی بۆ نمونە کە خوای گەورە تۆ تووشی نەخۆشیە کا ناتوانیت کۆمەڵێک کاری چاکە بکە ناتوانانی یارمەتی کەسێک دەی ناتوانانی هاوکاری بکەی ناتوانانی عیباەتەکەت بکەی ئەوە عجزە ئەدی کەسەل چێ کەسەل ئەوەی خۆ تواناکەت هەیە بەڵام خۆت لە خۆت داچیت کەسیش تەمەڵیت ئەوەش مصیبەتە پەنا بەخوای گەورە ئەوەش نەخۆشیە بەڕاستی ئەوەش بەدڕەوشتیە کە تووشی ئینسان بێت کەسێکی تەمەڵ و تەوەزەل بێت تاقەتی عیبادەتی نەبێ و هەڵنەستێ بۆ عیبادەت و بۆ چاکەکاری والجبن والهرم والبخل خوایە پەنا بە تۆ دەگرم لە چی لە ترسنۆکی والهرم هەرم چییە تەمەنی پیرێتی ئەو پیرێتی کە ئینسان تێیدا عەقڵ لەدەست دەدا، توانا لەدەست دەدا، زۆر شت لەدەست دەدات، تەحەمولی نامێنێت، خەڵک لێی بێزار دەبێت، خۆی لە ژیان بێزار دەبێت، پەنا بەخوا گرتووە لەمە. والبخلی و صفەتی بەخیلیش صفەتێکی ناشیرنە، ڕەوشتێکی ناشیرنە، پێغەمبەری خوا عەلەیهی سەڵسەم پەنای بەخوا گرتووە لەم صفەتە. وأعوذ بك من عذاب القبر پناش بتو دەگرم لە عذاب قبر ومن فتنة المحيا والممات لە فتنەی ژیان و لە فتنەی مردنیش کەواتە براکانم بزانە کۆمەڵێک شت پێغمبەری خوا علیه السلام کە پەیوەندیان بە ڕەوشتەوەیە پێغمبەری خوا علیه السلام پەنای بە خوا گرتووە لە ڕەوشتێک کە ناشیرن بێ ئێمە زیاتر پێویستمان بۆیە بەمە کۆتایی پێدەین براکانم لە کۆتایی دەوتمان دوو هۆکاری گرنگ هەیە بۆ ئەوەی ڕەوشتمان جوان بێ یەکەمیان چییە؟ ها کاکە سلامت العقیدە، ئینسان بیروباوەڕی ڕاست و دروست بێ، عەقیدەی ڕاست و دروست وات لێ دەکات تۆ ڕەوشتت و ئەخلاقت جوان و بەرز بێ. دووەمیان چی؟ ها کاکە؟ دوعاکردن و لە خوا پاڕانەوە. بۆچی؟ خوای گەورە ڕەوشتی جوانت بەنسیب کا و ڕەوشتی ناشیرنت لێ لا بدا. کێ دوعای یەکەمی لەبەرە کە لە حەدیسەکەدا هاتووە؟ نا براکەم. فإنه لا يهدي لأحسنها إلا أنت بەڵێ